خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خودای پەروەردگار جارێکی تر دەرفەتی دان بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە گەیشتین بە ئەڵلقەی چوارەم و کەسایەتی چوارەم عزی کوڕی عەبدول سەلام پەیوەندی زانا بە فەرمان ڕەواوە ئەمە شیعاری ئەو جارە و عەلقەی ئەو جارە و کەسایەتی ئەو جارەمان دەبێت ئیمامی باجی چیڕۆشێک دەگێڕێتەوە کە بەسەر مامۆستاکەیدا هاتووە کاتێک نەجمەدین ئەیوبی سوڵتانی میسر بە هەیبەتی خۆیەوە دەرچووە و سەرباز و یاساوڵەکانی ڕیزیان بەستووە و فەرماندەکانی هاتوون و خاشی بەرپێیان ماچ کردووە لەو کاتەدا مامۆستاکەی بە ژوور کەوتووە بە هاوار و بە ناوی خۆی بانگی کردووە ئەیوب ئەیوب بیانوو چی دەوێت لای خودا کە پێی وتی من موڵکی میسڕم پێداویت و تۆ ڕێ بە مەیی فرۆشتن دەدەیت سوڵتان بە لەرزینەوە وتی شتی وا ڕووی داوە وتی بەڵێ فڵانە دوکان مەی تێدا دەفرۆشرێت و کاری ناڕەوای تێدا ئەنجام دەدرێت، کەچی تۆ کە لە سایەی نیعمەتی خوداوە حەوایتەوە و ئاگات لە هیچ نییە. سوڵتان کە دەمی تەتەڵەی دەکرد وتی قوربان بە خودا من ڕێم بەم مەیخانە نەداوە بەڵکو هی سەردەمی باوکمە. شێخ وتی تۆ لەو کەسانەی کە دەڵێن، انا وجدنا آباءنا علیه امە، سوڵتان وتی، داوای لێبوردن دەکەم، هەر ئێستا فەرمان دەدەم ئەو مەیخانە دابخرێت. شێخ چووە دەرەوە و باجی دوای کەوت و لێی پرسی، کە چۆن ئەو ئازایەتیی بووە و ڕووبەڕووی سوڵتان بۆتەوە و نەترساوە؟ شێخ وەرامی دایەوە، بە خوا کوڕی خۆم، هێز و گەورەیی خودام هێنایە بەر چاوم، ئەوکات سوڵتانم وەکوو پشیلەیەک هاتە بەر چاو. ئەم شێخە عزی کوڕی عبدالسلامی زانای میسر و شام و سوڵتانی زانایانە. عزی کوڕی عبدالسلام لە خێزانێکی زۆر هەژاری دیمەشقەوە هاتووەتە دنیاوە و هەر لەو شارەدا گەورە بووە، بە درەنگیش چووەتە بەر خوێندن و پێش ئەوە بە ئیشی بچووکەوە لە یەکێک لە گۆشەکانی مزگەوتی ئومەوی خەریک بووە و شەوانیش لەبەر ئەوەی شوێنی نەبووە هەر لەو مزگەوتە ماوەتەوە خۆی باس دەکات کە شەوێک لە خەونیدا بانگ کراوە کوڕەکەی عەبدولسەلام زانستت دەوێت یان کار ئەمیش وەرامی داوەتەوە زانست لەبەر ئەوەی زانست ڕێی بەرەو کار پیشان دەدات بۆ بەیانی خەونەکەی بۆ شێخ فەخرەدینی کوڕی عساکیری زانای گەورە گێڕاوەتەوە ئیتر هەر ئەویش لە ڕێگای زانستخوازیدا دەستگرۆی کردووە عز بە کتێبی التنبیە لە فقهی ئیمامی شافعی دەستی پێکرد و لە ماوەیەکی کورتدا بە تەواوی لەبەری کرد ئەمەش بەڵگەی توانا و زیرەکی و ئامادەجی بوو بۆ زانست وەرگرتن هەر زوو ئاستی هاوڕێکانی تێپەڕاند و بە ماوەیەکی کەم گەیشتە پلەی ئیجتیهاد و بوو بە زاناترین کەسی سەردەمی خۆی شێخ تەنیا زانا نەبوو، بەڵکو کەسێکی هۆشیاریش بوو و چاودێری بارودۆخی دەوروبەری دەکرد. لە کاتی ئەودا ڕووداوگەلی زۆر ڕوویاندا. تەتەرەکان پەلامارەکانیان دەست پێکرد و بەغدای پایتەختی خەلافەتیان داگیر کرد. هەروەها شەهدیەوکە سەرکەوتنە بوو کە لە داستانی عین الجالوتدا هاتە دی و هەڵکشانی تەتەرەکانی ڕاگرت. عیز بە نموونەیەک بۆ زانای بەکار دادەنرێت. کەسێکی زۆر ڕەوشت بەرز بووە و سیفەتە جوانەکانی لە خۆیدا کۆ کردووەتەوە و بە کەسێکی لە خوا ترس و زاهید وەسف کراوە و سڵی لە ئامۆژگاری کردنی خەڵکی و فەرمانڕەواکان نەکردووەتەوە بەڵام ئەو شتەی عزی کوڕی عەبدولسەلام جیا دەکاتەوە سەرباری زانستەکەی ئەو حەق بێژیەیە کە پێی ناسراوە و لە مێژووی خۆرهەڵاتی ئیسلامیدا دەگمەنە. ساڵی شەش سەد و هەشتا و سێ کۆچی فەرمانڕەوای نەجمەدین ئەیوب کە یەکێک بوو لە فەرمانڕەواکانی بنەماڵەی ئەیوبی و کە بە مەلیکی ساڵح ناسراوە لە میسر جێگیر بوو. ئەم فەرمانڕەوایە زۆر بە شان و شەوکەت و بەهێز بوو. بە کەسێکی خواناسیش ناسرابوو، کاتێک ئەو دووبەرەکیی بینی کە کەوتوو بە ناو بنەماڵەی ئەیوبی فەرمانڕەوا، هەوڵی بۆ یەکخستنەوەی بنەماڵەکە خستەگەڕ. نەجمەدین دەیویست دەسەڵاتی خۆی بگەیەنێتە شام کە پێشتر لە ژێر دەسەڵاتی باوکی بوو، لەگەڵ میسڕدا بیکاتە یەک. ترس شا ئیسماعیلی داگرت، کە فەرمانڕەوای شام و مامی نەجمەدینیش بوو. لەبری ئەوەی دەست بخاتە ناو دەستی برازاکەیەوە و هەوڵی یەخخستنەوەی بنەماڵە و وڵاتەکەی بدات، دەستی خستە ناو دەستی خاچ دروچمەکانەوە و بووە هاوپەیمانیان و قەڵاکانی سەیدا و شەقیف و سەفەدی دا بە دەستیانەوە تا لە بەرامبەر برازاکەیدا یارمەتی بدەن، دواتریش ڕێی پێدان بچنە ناو بازاڕەکانی دیمەشقەوە و تەچی لێ بکڕن شێخ عز لەم کاتەدا وتاربێژی مزگەوتی ئەمەوی بوو کە گرنگترین مزگەوتی شام بوو وتاربێژی لەوەها مزگەوتێکدا پۆستێکی گەورە و گرنگ بوو ئەو کەسەی ئەو پۆستەی بەدەستەوە بواە دووچاری ڕقی خەڵکی یان چەوساندنەوەی دەسەڵاتداران دەبەوە شێخ بە هیممەت و کارامەیی و چاونەترسی خۆی پەیامی مینبەری زیندوو کردبووە و بیدعەی لەناو بردبوو، بە شان و باڵی فەرمانڕەوا و دەسەڵاتدارانی هەڵنەدەدا، کە پێشتر زۆرێک لە زانایان سڵیان لەوە نەدەکردەوە. تاوان و خیانەتەکەی شا ئیسماعیل زۆر قورس بوو بەسەر عیزی کوڕی عەبدولسەلامەوە، بۆیە لە یەکەمین وتاری هەینیدا دوای ئەوەی سەرکەوتە سەر مینبەر کەوتە باسکردنی خراپیەکانی دەست تێکەڵکردن لەگەڵ دوژمنان و سەرکۆنەکردنی خیانەت و عەیبداکردنی فەرمانڕەواو دوعاکردنی ناو وتارەکەی بۆ ڕاگرت و ئاماژەیەکیشی بۆ پێویستی لەکارخستنی پیشاندا فەرمانرەوا لەبەرامبەردا بڕیاریدا شێخ دەستگیر بکرێت دواتر ئازادی کرد بەڵام هەر لەو ماڵەوە بەدەست بەسەری مایەوە و بڕیاری قەدەغەکردنی فەتواشی لێدرا خەڵکی هاتنە دەنگ چۆن پیاوێکی وەک عزی کوڕی عبدالسلام دەست بەسەر دەکرێت لەم کاتەدا فەرمانڕەوا بەنهێنی کەسێکی بۆ لای شێخ ناردوو لە ڕێوە بەڵێنی پێدا هەموو پایە و مافێکی بۆ بگەڕێنێتەوە بە مەرجێک دەستی ماچ بکات شێخ لە بەرامبەردا وتی من ڕازی نابم ئەو دەستی من ماچ بکات جا چۆن من دەستی ئەو ماچ دەکەم من لە خەیاڵێک و ئێوە لە خەیاڵێک سپاس بۆ خدا کە منی لەو نەخۆشی ئێوە تووشی هاتوون پاراستووە. فەرمانڕەوای خیانەتکار ئارامی نەگرت و بڕیاریدا لە وڵاتی شام دووری بخاتەوە، خەڵکی دیمەشقیش بە گەورە و بچووکەوە بە ماڵاوایی لێکردنی چوونە دەرەوەی شار. شێرعیز بەرەو قاهیرە بەڕێکەوت، نەجمەدین ئەیوب کە ئەو هەواڵەی زانی پێشوازی لێکرد و ڕێزی لێنا، وتاربێژی مزگەوتی عەمری کوڕی عاسی پێدا، کە گەورەترین مزگەوتی ئەو سەردەمەی میسڕ بوو. هەروەک کردی بە قازی سەرەکی تەواوی میسڕ، قازیەتیش بە بنەمایەکی سەرەکی دەوڵەتی ئیسلامی دادەنرێت و لە ڕێیەوە دادپەروەری بەرپا دەکرێت و دین و ژینی خەڵکی دەپارێزرێت و ئاشتی و ئارامی و ئاساییش بڵاو دەکرێتەوە و گەندەڵی و خراپەکاری ڕێیان لێ دەگیرێت و لەناو دەبرێ بێگومان ئەگەر بەدەستی کەسانی شایەنەوە بێت شێخ لە دیمەشق بە موفتی شام ناسرابوو کە چوە قاهیڕەش هەموو زاناکانی میسر دانیان بە باڵادەستی لە زانستدا نا و خستیانە پێشی خۆیانەوە و لە ئامادەبوونی ئەودا هیچ کەسێکیان فەتوای نەدەدا واتە بە شێوەیەکی کرداری بوو بە موفتی ئەو وڵاتەش وەک چۆن وتاربێژ لە شام عیززی کوڕی عەبدولسەلامی دەربەدەر کرد ئاواش قەزا خەریک بوو دووچاری دەردەسەری و لەناوچوونی بکاتەوە چونکە ئەو پیاوە سوور بوو لەسەر ئەوەی دادپەروەری بەڕێی خۆیدا بڕوات و بەلاڕێدا نەبرێت نەجمەدین ئەیبی فەرمانڕەوا بە پارەی دەوڵات ژمارەیەکی زۆری کۆیلەی لە تورک و چەرکەس و نەتەوەی تر کڕی بوو ئەمەش پێچەوانەی ئیسلامە کە بەردەوام جەخل لەسەر هەوڵدان بۆ کەمکردنەوەی کۆیلایەتی دەکاتەوە نەجمەدین ئەوانەی بۆ زاڵبوون بەسەر دوژمنەکانی بەکاردەهێنا، ئەم کۆیلانە کە بە مەمالیک ناسراون، مەشقیان لەسەر کارامەیی جەنگان ئەنجامدەدا و بوون بە جەنگاوەری زۆر ئازا و بەهێز و متمانەی پاشایان بەدەستهێنابوو، بە پلەکانی دەسەڵاتیشدا سەرکەوتبوون و پلەی باڵایان تێدا بەدەستەوە گرتبوو، بەجۆرێک زۆریان میلیشیای تایبەت بەخۆشیان هەبوو. شێخ عیز کە کەسێکی وردبین و پڕزانست بوو، کاتێک قەزای بەدەستەوە گرت بۆی دەرکەوت ئەو مەمالیکانە کە ئەمڕ و نەهی دەکەن و کاروباری وڵات بەڕێوە دەبەن و بڕیار بەدەستن هێشتا لە کۆیلایەتیدا ماونەتەوە و بەپێی حوکمەکانی کۆیلا بۆیان نییە ئەو هەڵس و کەوتانە ئەنجام بدەن. شێخ بە نهێنی ئەوەی پێڕاگەیاندن و داوای لێکردن کاروباری خۆیان ڕێک بخەنەوە بەڵام گوێیان پێنەدا بۆیە بۆ خەڵکی ئاشکرا کرد کە ئەوانە نابێت مامەڵیان لەگەڵدا بکرێت و حوکمەکانی کۆیلەییان بەسەردا جێبەجێ دەبێت. مەمالیک لەم کاتەدا ئەوە نەبوون کە لە کۆشکی پاشاکاندا کار بکەن و هەر یەکێکیان یان کۆمەڵێکیان گەورەیەکی هەبێت، بەڵکو وەک پێشتر وتمان هەریەکەیان میلیشیایەکی بەدواوە بوو، کۆشکی هەبوو، وەک پاشا هەڵسوکەوتیان دەکرد. کاتێک شێخ بڕیارەکانی دەرکرد، چوون بۆ لای و داوای ڕوونکردنەوە و چارەسەریان لێکرد. شێخ وتی، تەنیا چارەسەر ئەوەیە کۆڕێکی گەورە بگێڕدرێت و یەک بەیەکتان لەو کۆڕەدا بانگ بکرێن و بفرۆشرێنەوە و پارەی فرۆشتنتان بچێتە بەیت المال تەنیا بەوە لە کۆیلایەتی ڕزگار دەبن ترس و بیمێکی گەورە دایگرتن ئەوانێک کە بەو جۆرە دەسەڵاتدار بن و هەڵسوکەوتی پاشانە بکەن چۆن بفرۆشرێنەوە بۆیە پەنایان بۆ فەرمانڕەوا برد فەرمان ڕەوا شێخی بان کرد و داوای لێکرد بە بڕیارەکەیدا بچێتەوە بەڵام شێخ بە تەواوی ئەوەی ڕەد کردەوە، فەرمانڕەوا لێرەدا قسەیەکی بەرامبەر بە شێخ کرد کە هەندێک زمری تێدا بوو، شێخ ڕووبەڕووی بووە و وتی نابێت خۆت لە کارێک هەڵقورتێنی کە هی تۆ نییە. شێخ لە بەرامبەر دەستوەردانی فەرمانڕەوا بڕیاری دا دەست لەکار بکێشێتەوە و قاهیرە جێبهێڵێت شێخ بە ماڵ و منداڵەوە قاهیرەی جێهێشت هەواڵەکە لەناو خەڵکی بڵاوبووە زۆربەیان کەوتنە دوای تەنیا لەبەر ئەوە نا کە شێخیان خۆش دەوێت بەڵکو بەهۆی ئەوەشەوە کە ڕاکەیان بە شەرعی دەزانی و شەرعیان بەلاوە خۆشەویست بوو فەرمانڕەوا هەستی بەو مەترسیە گەورەیە کرد کە لەسەر فەرمانڕەوایی و مڵکەکەیەتی بۆیە ناچار بوو خۆی بکەوێتە دوای و داوای لێبوردن و گەڕانەوەی لێ بکات شێخ ڕازی بوو بگەڕێتەوە بەو مەرجەی بڕیاری فرۆشتنی مەمالیک جێبەجێ بکرێت فەرمانڕەوا بە مەرجەکە ڕازی بوو شێخ گەڕایەوە شوێنەکەی خۆی شێخ ئێز زیادکردنی ئاشکرای بۆ فرۆشتنی مەمالیک ڕاگەیاند و یەک بێ کەوتە فرۆشتنی کاربەدەستەکانیان شێخ نرخەکانی ڕەت دەکردەوە و وردە وردە زیادی دەکردن تا خەڵکەکە بێ ئومێد بوون لەوەی بتوانن بیان کڕن بۆیە فەرمانڕەوا خۆی ناچار بوو یەک بە یەک بە پارەی تایبەتی خۆی بیانکڕێتەوە، ئیتر ممالیک ئازاد بوون و هەموو ئەو پارەی بەرامبەر فرۆشتنیان وەرگیرابوو خرایە بەیت المالەوە. شێخ دوای ئەو ڕووداوە ناوبانگێکی زیاتری پەیدا کرد و بە نوێکەرەوەی سەدەی خۆی درایە قەڵەم و نازناوی بوو بە فرۆشیاری پاشا و میرەکان. شێخ عیزی کوڕی عەبدولسەلام بە چاونەترسی لەسەر کارەکەی بەردەوام بوو، ساڵێک بەسەر ئەو ڕووداوەدا تێنەپەڕیبوو کە بیستی ئیبن الموعینی وەزیر کە کەسایەتییەکی دەستڕۆیشتوو بوو لای فەرمانڕەوا، تەپڵخانەیەکی بۆ گۆرانی وتن کردووەتەوە. ئەمە لە خۆیدا کێشەیەکی گەورە نەبوو، بەڵام کێشەی گەورە و سەرەکی لەوەدا بوو ئەو تەپڵخانەی لەسەر مزگەوتێک کردبۆوە. شێخ تووڕە بوو بڕیاری دا ئەو تەپڵخانەیە بڕووخێنێت و خۆی و کوڕەکانی و هەندێک فەرمانبەری دادگا بە دەستی خۆیان بڕیارەکەیان جێبەجێ کرد. شێخ هاوکات بڕیارێکی دەرکرد بە لەکارخستنی وەزیرەکە و دوای ئەو بڕیارە خۆیشی دەستی لەکارکێشایەوە تا بە هیچ جۆرێک لە بڕیارەکەی پەشیمان نەکرێتەوە. سوڵتان خۆی چووە ماڵی شێخ و ویستی لە بڕیاری دەستلەکارکێشانەوەکەی پاشگەزی بکاتەوە تا وا بڵاو نەبێتەوە کە فەرمانڕەوا بەهۆی بڕیاری لەکارخستنی وەزیرەکەیەوە شێخی لەسەر کارەکەی لابردووە شێخ لێرەدا نەرمیی بەرانبەر فەرمانڕەوا پیشاندا وتی، وای بڵاو دەکاتەوە کە خۆی دەستی لە کارەکەی کێشاوەتەوە، کە لە ڕاستیشدا هەر وا بوو، فەرمانڕەواش ڕازی بوو. شێخ عیزی کوڕی عەبدولسەلام لەو کاتەدا تەمەنی گەیشت بە شێست و حەفت ساڵ و بڕیاری دا خۆی بۆ وانەوتنەوە تەرخان بکات، بە نابەدڵی فەتواشی دەدا. کتێبەکانی مێژوو باس لە ئازاتێ عیزی کوڕی عەبدولسەلام دەکەن، لە گەڕانەوە لە فەتواکانی کاتێک ناڕاستیانی بۆ دەردەکەوت کاتێک ناڕاستی فەتوایەکی بۆ دەرکەوتوە خۆی چوە بۆ بازاڕەکانی قاهیڕە و وتویەتی با ئەو کەسەی ئەو فەتوایەم بۆ داوە ئەو کارە نەکات چونکە هەڵەیە خەڵکیش ئەم کاریان پێ پەسند بوو ڕێزی لەلایەن بەرزتر دەکردەوە شێخ بەم جۆرە لەسەر کارکردن بەردەوام بوو دەیوت جیهاد دوو جۆرە جۆرێکیان بە وتە و زمان و جۆرێکیان بە شیر و ڕمان خودای گەورە فەرمانی پێداوین جیهاد بۆ سەرخستنی ئاینەکەی بکەین چەکی زانا زانست و زمانیەتی وەک چۆن چەکی پاشا شیر و ڕمەکانیەتی وەک چۆن پاشاکان بۆیان نییە شیرەکانیان بکەنە کێڵانەکانیانەوە ئاواش بۆ زانان نییە زمان و زانستیان بەرامبەر سەر لە شێوا و لە ئاین لادەران لە کار بخەن ئەو کەسەی بەرگری لە ئاینی خودا بکات شایەنە کە خودا بە چاوی خۆی کە نانوقێت بە هێزی خۆی کە هیچ هێزێک پێی ناگات لە پەنای خۆی کە دەستی کەسی پێ ناگات لە هەموو کەسێک بیپارێزێت ساڵی شەش سەد و پەنجا و حەفت ی کۆچی کاتێک شێخ تەمەنی گەیشتبووە هەشتا ساڵ تەتەرەکان دوای ئەوەی بەغدایان داگیرکرد و بەرەو شام بەڕێ دەکەوتن ناسری پاشای شام داوای یارمەتی لە میسر کرد، فەرمانڕەوای میسر لەو کاتەدا وەفاتی کردبوو، جێنشینێ تازە لاوێکی بێ دەسەڵات بوو، بەیتولمالیش بەتاڵ بوو، واتە وڵات لەو پەڕی بێ هێزیدا بوو، لەو کاتەدا قوتوزی سەرکردەی سوپا کە بە کەسێکی دیندار و خواناس ناسرابوو، ڕیش سپی و زانایان و سەرکردەکانی سوپای کۆکردەوە و بڕیاری وابوو باج بەسەر خەڵکدا بسەپێنرێت، تا لەو ڕێوە سوپا پارەدار بکرێت بۆ بەرگرتن لە پەلاماری تەتەرەکان، ئامادەبوانی کۆبوونەوەکە بێدەنگ بوون و ئاوڕیان بۆ شێخ دەدایەوە تا ڕای ئەو لەو بارەیەوە بزانن، عزی کوڕی عەبدولسەلام لێرەدا دانایی خۆی دەرخست و بڕیارێکی زۆر سەرسوڕهێنەری دەرکرد کە بریتی بوو لە کارخستنی پاشا بەهۆی ئەوەی بچووک و بێدەسەڵاتە و ناتوانێت وڵات بەڕێوەببات و لە هەڕەشەی تەتەرەکان بیپارێزێت، هەروەها بڕیاری دا بەوەی قوتوز جێی بگرێتەوە، هەمووان ڕەزامەندیان دەربڕی. هەر لەو کۆبوونەوەیەدا شێخ بڕیارێکی ئازانەی تری دا و ئەوەی ڕەت کردەوە تەنیا میللەت باجی بکەوێتە سەر و پارەی بۆ ئامادەکردنی سوپا لێ کۆ بکرێتەوە. ڕووی کردە فەرماندەکانی سوپا و دەسەڵاتداران و ڕیش سپیانی ئامادەبووی کۆبنۆکە و وتی ئەگەر دوژمن گەیشتە دەروازەکانی وڵات پێویستە فەرمانڕەوای وڵات ڕووبەڕوویان ببێتەوە بۆیە دەتوانێت پارە لە میللەت کۆبکاتەوە بۆی سوپای پێ بەهێز بکات بەڵام بە دوو مەرج، دووەمیشیان ئەوەیە سەرجەم سەرکردە و فەرماندە و بنەماڵەی فەرمانڕەوای پێشوو هەموو ئەوەی هەیانە لە زێڕ و کەلوپەلی گرانبەها بیفرۆشن، هەروەها سەربازەکانیش تەنیا ئەسپ و کەلوپەلی جەنگیان بمێنێتەوە. وەرگرتنی پارە و ماڵ لە خەڵکی لە کاتێکدا سەرکردە و کاربەدەستان پارە و ماڵی خۆیان پارێزراو بێت و بمێنێتەوە شتێکە هەرگیز نابێت تەنانەت ئەگەر بەناوی جیهادیشەوە بێت جارێکی تر هەمووان ڕەزامەند بوون بڕیارەکانی شێخ جێبەجێکران پاشا لادرا و قوتوز شوێنی گرتەوە فەرماندەکان هەرچی پارە و موڵکیان هەبوو تەنانەت زێڕ و خشتی ژنەکانیشیان هێنایە پێش شێخ شێخ پێش ئەوەی لیان وەربگرێت سوێندی بە خودا پێدەخواردن کە هیچیان نەشاردوەتەوە کە ئەو سوێندەیان دەخوارد ئەوسا لێی وەردەگرتن بانگەوازی جیهاد ڕاگەیەنرا و خەڵکی بەرەو پیری ڕۆیشن شێخ خەڵکەکەی هاندەدا و پێی دەوتن دڵنیام خودا سەرکەوتنتمان پێدەبەخشێت کاتێک هەمووان وەک یەک ڕووبەڕووی دوژمن دەبینەوە هێزی مسلمانان بەرەو عین الجالوت بەڕێکەوت بە دروشمی و ئیسلامە ڕووبەڕووی تەتەرەکان بووەوە و دوای شەڕێکی سەخت بە سەریاندا سەرکەوتن و بۆ یەکەمین جار هەڵکشانیان ڕاگرتن دوو ساڵ دواتر و لە ساڵی شەش سەد و شێستی کۆچی کاتێک تەمەنی گەیشتە هەشتا و سێ ساڵ ئیمام و زانا و نوێکەرەوەی سەدەی خۆی شێخ عیزی کوڕی عەبدولسەلام کۆچی دوایی کرد و زاهیر بیبرسی فەرمانڕەوا نوێژی لەسەر کرد و خەڵکانێکی زۆر ئامادەی ناشتنی بوون. کۆچی دوایی شێخ کاریگەریەکی زۆری کردە سەر تەواوی موسڵمانان نەک تەنیا لە میسر و شام بەڵکو لە تەواوی جیهانی ئیسلامی. پەیوەندی نێوان زانا و فەرمانڕەوا بەندە بە هەڵوێستی فەرمانڕەوا بەرامبەر بە حەق و دادپەروەری و بەرپاکردنی لە دەسەڵات و سیاسەتی هەروەها بەندە بە جێبەجێکردنی شەریعەت لە سنووری قەڵەمڕەوییەکەیدا. ئەگەر فەرمانڕەوا ستەمکار و گەندەڵکار و ئارەزووباز بوو، ئەو کات زانانی ڕاستگۆ و پیاوچاکان و کەسانی دڵسۆز بە کۆسپی سەرڕێ و هۆی هەڵتەکانی دەسەڵاتیان دەزانن، بۆیە دەکەونە دژایەتیکردنیان و وێنەیان دەشێوێنن و سووکایەتییان پێ دەکەن و دەیانچەوسێننەوە و لەوانەیە بیشیانکوژن، بەڵام ئەگەر فەرمانڕەوا خۆی حەقویست و دادپەروەر و لەخواترس بێت و لە ئاستی ئەو بەرپرسیاریتیەدا بێت کە بەرامبەر میللەتەکەی کەوتوەتەوە سەر شانی و بەرژەوەندیانی لەبەرچاو بێت ئەو کات پەنا بۆ زانانی باش دەبات و لە ڕێی ئەوانەوە خۆی لە میللەتەکەی نزیک دەکاتەوە و ڕاکانیان لەبەرچاو دەگرێ و سودیان لێ وەردەگرێت بەداخەوە کاریگەری زانایان ئەو کاتە نەما کە چونە بەردەم دەرگەی فەرمانڕەوایان و کەوتنە شوێن ڕەزامەندی و قبوڵکردنی ئەوان و بەدوای ئەو پاشەڕۆ دنیایەوە بوون کە بەدەستی ئەوانەوەیە، پێغەمبەری گەورە بەر دروودی خودا بکەوێت دەفەرموێت، ان الناس اذا رأوا الظالم فلم یأخذوا علی یدیه اوشک ان یعمهم اللە تعالی بعذاب منه، واتە، ئەگەر خەڵکی ستەمکاریان بینی و ڕێیان لێنەگرت دوور نییە خودا سزای خۆیان بەسەردا بسەپێنێت، ئەگەر زانایان ئەو کەسانە نەبن کە ڕووبەڕووی ستەم و ستەمکاران ببنەوە و ناچاری پابەندبوون بە دادپەروەریان نەکەن ئەی کێ ئەو کارە بکات لە کۆتاییدا ئەم وتەیەی ئیززی کوڕی عەبدولسەلام بڵاو بکەنەوە ئەگەر پشتی حەق نەگیرا و ڕاستی لاواز کرا پێویستە هەموو زانایەک هەموو هەوڵی خۆیان بۆ سەرخستنیان بدەن بیسەرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیەش دێینە کۆتایی ئەڵقەی چوارەممان و کەسایەتی چوارەممان لە کتێبی چیڕۆکە و بیرۆکە تاکو دیدار بە خوای پەروەردگارتان دەسپێرین کە سپاردا زایان ناکات پێتان دەڵێین السلام علیکم ورحمة الله